گوناه. بێ گوناهن ئەو لاوانە بۆچی بە ناز ئەیانکوژیت؟ بۆ پێت وایە قەت نامری و هەتا هەتایە هەر ئەژیت. بۆ گوناحی ئەو گەنجانە ئەخەیتە ئەستۆی خۆتەوە ئاخر لەو دنیا وەڵامی ئەو خوایە چۆن ئەدەیتەوە لە هەر کوێوە دەربکەوی هەمووی چاوی لەسەر تۆیە نەبا ببی بە چاوەوە بابەس بێ ئەم هاتو چۆیە بە تەنیا هەر لە خۆت جوانە نیگا و ناز و خۆ نواندن هەزار خۆزگەم بەو کەسانەی کە ئەمبینی ئەتدواندن جوانم زۆر دیوە و زۆر جوانیش شعری تەڕیان پێ نووسیوم بەڵام هیچ جوانێ وەکو تۆ هەست و هۆشی نەدزیوە